بێگومان خودا داوەری دەکات لە نێوانیاندا لەو شتانەدا کە کێشەیان لەسەری هەیە و ڕایان دەربارەی جۆراوجۆرە بەڕاستی خودا ئەو بیر و باوەڕەت چەوتیان لێوەرناگرێت و هیدایەت و ڕێنمووی ئەو کەسانە ناکات کە درۆزن و بێباوەڕن لو أراد الله أن يتخذ ولدا لاصطفى مما يخلق ما يشاء سبحانە هو اللە الواحد القهار. ئەگەر خودا بیویستایە ڕۆڵەیەک بۆ خۆی بڕیار بدات ئەوە لە نێوان ئەو شتانەدا کە دروستی کردووە شتێکی هەڵدەبژارد کە بەویستی خۆی بواە نەک بەویستی ئەوان پاچی و بێگەردی بۆ ئەو زات هەیە کە دوورە لە شتی ناڕەوا و نابەجێ ئەو زاتە خدایەکی تاک و تەنها و زۆر بەدەسەڵاتە تۆڵە دەسێنێت لەوانەی دژایەتی دەکەن و نایپەرستن ئاسمانەکان و زەوی لەسەر بنچینەی حەق و ڕاستی دروست کردووە بە شێوەی کەوانەیی شەو بەسەر ڕۆژدا دەهێنێت بە هەمان شێوەی کەوانەیی ڕۆژیش بەسەر شەودا دەهێنێت کە ئەمە خۆی بەڵگەیەکی قورآانە لەسەر شێوازی خڕی زەوی ڕۆژ و مانجشی ڕام کردووە و ڕایهێناون لە فەرمانی دەرناچن و لە خزمەتی ئادەمی زادان هەریەک لەوانە لە چرخ و خولدان تا کاتێکی دیاری کراو لەوەودوا لە سکی دایکتاندا ئێوە دروست دەکات بە چەند قۆناغێک لەناو سێ تاریچیدا مەبەست سێ پێستەکەیە کە کۆرپەلەی تێدا حەشار دراوە جا گۆڕانکاری بەردەوامە و گەورەبوون و جیابوونەوەی ئەندامەکان ڕۆژ لە دوای ڕۆژ زیاتر ڕوودەدات ئا ئەوەیە خوددا ئا ئەوەیە پەروەردگارتان خاوەنی هەموو بەدیهێنراوەکانە جگە لەو خدایەکی تر نییە جایتر بۆ کوێ لا دەدرێن لە خوداپەرستی انه علیم بذات الصدور ئەگەر خۆتان بێباوەڕ بکەن بێگومان خدا بێنیازە لێتان هەرچەندە ڕازی نابێت کە بەندەکانی بێباوەڕ بن و ڕێبازی خوددانە ناسی بگرن بەڵام ئەگەر ڕێبازی سوپاسگوزاری بگرنەبەر بەو کارەتان ڕازی دەبێت دڵنیاش بن کە هیچ کەس کۆڵی گوناهی کەسی تر هەڵناگرێت، پاشان گەڕانەوەتان بۆ لای پەروەردگارتانە، ئەوسا هەواڵی هەموو ئەو کار و کردەوانەتان پێ دەدا کە ئەنجامتان دەدا، چونکە ئەو زاتە زانایە بە هەموو ئەو شتانەی لە سینە و دڵ و دەروونەکاندا حەشاردراون. قل تمتع بکفرک قلیلا انک من اصحاب النار ئادەمیزاد کاتێک ناخۆشی و زەرێکی توش هات هانا و هاوار بۆ پەروەردگاری دەبات و بەدڵ شکاوی لی دەلاڵێتەوە پاشان کاتێک خدا دەروی لێکردەوە و ناز و نیعممەتی پێبەخشی دوعا و نزا و هانا و هاوارەکانی ئەوسای فەرامۆش دەکات چەندەها هاوەڵ و شەریک بۆ خودا بڕیار دەدات دەیەوێت خەڵکی لە ڕێبازی خودا وێڵ بکات ئەی پێغەمبەر بەو جۆرە کەسە بڵێ کەمێک بە خودانەناسی ڕابێرە بەڵام دڵنیابە کە تۆ نیشتەجێی ناو ئاگری دۆزەخیت أمن هو قانت آناء الليل ساجدا وقائما ئایا ئەو جۆرە کەسانەی کە باس کران چاکترن یا ئەو ئیماندارەی کە لە دوو توێی شەوگاردا هەڵدەستێت بۆ خودا پەرستی سوشدە دەبات و بە پێوە دەوەستێت لە لێپرسینەوەی قیامەت دەترسێت و ئومێد و هیوای بە میهرەبانی پەروەردگاری هەیە ئەی پێغەمبەر بڵێ ئایا ئەو کەسانەی کە دەزانن و شارەزان وەک ئەوانەن کە هیچ نازان و شارەزاییان نییە؟ بەڕاستی تەنها خاوەن بیر و هۆشەکان لەم جۆرە یاداوەریانە سوود وەردەگرن و تێدەگەن لە حەقیقەتی دونیا و قیامەت و دڵنیان ژیانی دونیا فرسەتێکی بەنرخە و بۆ بەدەستهێنانی ڕەزامەندی خودا بەکاری دەهێنن. بەو بەندانەم بڵێ کە خاوەن باوەڕن لە پەروەردگارتان بترسن و خودا ناس بن، بێگومان بۆ ئەوانەی لەم دنیایەدا چاکە دەکەن پاداشتی چاک هەیە، زەوی پەروەردگاریش فراوانە، ئەگەر لە شوێنێک دنیاتان لێ تەنگ کرایەوە کۆچ بکەن بۆ شوێنێکی تر، بەڕاستی تەنها خۆگران پاداشتیان بێ سنوور و بێ ئەندازەیە. بەڵام ئەوانەی کە لە پەروەردگاریان دەترسان و دیندار بوون کۆشک و تەلاری چەند نهۆم کە ژوورەکانی لەسەر یەکن بۆیان ئامادەیە چەندەها ڕووبار بەژێر و بەبەردەم ئەو کۆشکانەدا جاریە ئەوەش بەڵێنی خودایە بێگومان خوداش بەڵێنی خۆی دەباتە سەر. ئەوسا هەر بەو ئاوە کشتتوکاڵی هەمە جۆر و هەمە ڕنگ دەڕوێنێت اینجا دەبینیت وشک دەبێت و زرد هەڵدەگەڕێت پاشان دەیخات و ورد و خاشی دەکات جا بەڕاستی ئالە و شتانەدا یاداوەری و یاد خستنەوە هەیە بۆ کەسانی ژیر و هۆشمەند. أفمن شرح الله صدره للإسلام فهو على نور من ربه جا ئایا ئەو کەسەی کە خودای میهرەبان سینەی گوشاد کردووە بۆ ئیسلام و لەسەر ڕێبازی نوور و ڕووناکی پەروەردگاریەتی وەک ئەو کەسە وایە کە پێچەوانەیە هاوار و وەیل بۆ ئەوانەی کە دڵیان ڕقە لە ئاستی قورئان و یادی خودا ئا ئەوانە لە گومڕایەکی ئاشکرادا گیریان خواردووە ومن یضلل اللە فما لە من هاد خودا جوانترین و پیرۆزترین فەرمایشتی ناردۆتە خوارەوە کە ئەم قورآانەیە لە جوانی داڕشتندا بابەتەکانی لە یەک دەچن هەندێک باسیشی بە شێوازی جیاواز تیادا دووبارە بۆتەوە جا کارکردی ئەم قورئانە ئەوەیە تەزوو دەهێنێت بە گیان و پێستی ئەو کەسانەدا کە ترسی پەروەردگاریان لە دڵ و دەرووندا هەیە پاشان گیان و پێست و دڵیان نەرم و ئامادە و چالاک دەبێت بۆ یادی خدا و خدا پەرستی ئەوە هیدایەت و ڕێنمویی خدایە کە هەر کەس شایستە بێت هیدایەت و ڕێنمویی دەکات بۆ ئەو پلە و پایە بەرزانە ئەوەشی کە ڕێبازی خدا ون بکات کەس نییە ڕێنمویی بکات. هەر خودایەک کە گیانەکان دەکێشێت لە کاتی مردنیاندا هەروەها ئەو گیانەش کە نەمرد لە خەوەکەیدا هەر خوددا بۆی دەنێرێتەوە جا ئەو کەسەی کە خوددا بڕیاری مردنی دابێت ڕۆحەکەی دەگرێتەوە و ناگەڕێتەوە بۆ لاشەی ئەو کەسەشی کە ڕۆژی تەواو نەبوو بێت دەینێرێتەوە بۆی تا کاتێکی دیاری کراو بەڕاستی ئالە و دیاردانەدا چەندەها بەڵگە و نیشانەی زۆر هەیە بۆ کەسانێک کە تێفکردن و بیر بکەنەوە لەم ساڵانەی دواییدا ئارسەر ئەلیسۆن زانای فیزیای ناوکی لە کۆنگرەیەکدا لە قاهیرە بابەتێکی دەربارەی مردن و خەو پێشکەش کرد تیایدا وتبووی دوای نزیکەی 25 ساڵ لێکۆڵینەوە و وردبوونەوە بۆم دەرکەوتووە کە خەو جۆرە مردنێکە ئەو کاتە زانایەکی مسلمان ئاماژەی بۆ ئەم ئاەتە کرد ئیتر ئارسەر سەری سۆرما و سەرنجام شایەتمانی هێنا نەخێر ئەوانە بیر ناکەنەوە، بەڵکو سەرلێشێواوەکان لە جیاتی خودا شتی تریان کردووە بە تکاکاری خۆیان، پێیان بڵێ، باشە ئەگەر هیچیشیان بەدەست نەبێت و هەست و شعوریشیان نەبێت هەر دەیانکەنە تکاکار و بەتەمان شتێکتان بۆ بکەن؟ قل للە الشفاعە جمیعا له ملک السماوات والارض ثم الیه ترجعون ئینجا پێیان بڵێ، تکاکار و تکا وەرگرتن و تکا کردن هەر هەمووی بەدەست خودایە، هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەر ئەو خاوەنیانە، لەوە دوایش هەر بۆ لای ئەو دەبرێنەوە. وإذا ذكر الله وحده اشمأزت قلوب الذين لا يؤمنون بالآخرة وَإِذَا ذُکِرَ الَّذِینَ مِن دُونِهِ إِذَا هُمْ یَسْتَبْشِرُونَ کاتێکیش تەنها ناوی خودا برا، ئەوانەی کە باوەڕیان بە قیامەت و ڕۆژی دوایی نییە، دڵیان دەگیرێت و بێزاری دایان دەگرێت، بەڵام کاتێکیش باسی شتی تر بکرێت جگە لە خودا، دەستبەجێ دڵخۆش و کەیفخۆش دەبن و حەزی پێ دەکەن. ئەوەندەی تریشی لەگەڵ بێت ئەوە لە ڕۆژی قیامەتدا هەر هەمووی دەکەنە قوربانی خۆیان و هەمووی دەبەخشن لە پێناوی ڕزگاری خۆیاندا کاتێک کە دەبینن سزا و ئازاری دۆزەخ زۆر سەختە و لەلایەن خداوە سزا و ئازار و ئەشکەنجەی وایان بۆ دەردەکەوێت کە هەرگیز بەتەمای نەبوون. ئەوسا تۆڵەی و کار و کردەوە ناشرین و نادروستانەی کە کردبوویان داوێنگیریان بوو، ئەوانەشی کە ستەمیان کردووە لە هاوەڵگەرانی مەککە و ئەوانەی دەبنە کۆسپ لە بەردەم ئایینی خودادا، ئەوانیش تۆڵەی کردەوە ناشرینەکانیان داوێنگیریان دەبێت لە ئایندەدا، وانەبێت ئەوانە لە تۆڵەی خودایی دەرباز ببن. ان اللە یغفر الذنوب جمیعا انه هو الغفور الرحیم ئەی پێغەمبەر پێیان بڵێ خودا دەفەرموێت ئەی بەندەکانم ئەوانەی کە خۆتان گوناهبار کردووە و هەڵەتان زۆرە نائومێد مەبن لە ڕەحمەتی خوددا چونکە بەڕاستی ئەگەر ئێوە تۆبەی ڕاست و دروست بکەن خوددا لە هەر هەموو گوناه و هەڵەکانتان خۆش دەبێت نوێژە فەرزەکان ئەنجام بدرێت چاکە، بەڵام ئەگەر سوننەتەکان و شەو نوێژیش بکرێت چاکترە، زەکات بدرێت چاکە، بەڵام بەخشینی زۆرتر و زیاتریش لە زەکات چاکترە، تۆڵەسەندن لە کەسێک کە حەقت بەسەریەوە هەیە ڕێی پێدراوە، بەڵام چاوپۆشی و لێبوردن چاکترە. هەتا دوایی. پێش ئەوەی سزا و ئازاری کتوپڕ یەخەتان پێبگرێت و لە کاتێکدا ئێوە هەست بە نزیکی سزاکە نەکەن. بەلی قەد جائەتک ئایاتی فەکەزەبت بها وەستەکبەرت وەکونت من الکافرین نەخێر وانیە مۆڵەت بەسەر چوو چونکە بەڕاستی کاتی خۆی ئاەت و فەرمانی منت بۆ هات کەچی تۆ ئەو کاتە بڕوات پێنەدەکرد و بە درۆت دەزانی فیز و دەمارگیریت دەکرد و لوتت هەڵدەبڕی لە ئاستیدا جا ڕۆژی قیامەت دەبینیت ئەوانەی درۆیان بە ناوی خوداوە دەکرد شتی ناڕەوایان تێکەڵی دین دەکرد ڕوخساریان ڕەش و تاریکە مەگەر شوێن و جێگە بۆ ئەو خۆ بەزلزان و لووت بەرزانە لە ئاگری دۆزەخدا نییە؟ وينجي الله الذين اتقوا بمفازتهم شەریک بۆ خودا بڕیار بدەیت کار و کردەوە چاکەکانیشت پوچە و دەچیتە ڕیزی خەسارەتمەند و زەرەرمەندانەوە بل الله فاعبد وكن من الشاكرين نەخێر بەگوێیان مەکە کەواتە هەر تەنها خودا بپەرستە و لە دەستەی سوپاس گوزاران بە خودانەناسان قەدری خودایان وەک پێویست نەگرت، ڕێزیان بۆ دانەنا، بە مەرجێک هەر هەموو گۆی زەوی پڕ مشتێکی قودرەتی ئەو زات هەیە لە ڕۆژی قیامەتدا، ئاسمانەکانیش بە دەستی قودرەتی ڕاست و دروستی خودا پێچراوەن، ئاماژەیە بۆ دەسەڵاتی بێسنووری ئەو زاتە. پاکی و بێگەردی و بڵندی بۆ ئەو پەروەردگارە مەزنەی شایستەی ئەوە نییە نەفامان هاوەڵی بۆ بڕیار بدەن و قەدری نەزانن. لەو ڕۆژەدا فوو دەکرێت بە سووڕدا، مەگەر هەر خودا خۆی بزانێت چ دەزگایەکە، هەر کەس لە ئاسمانەکان و زەویدا مابێت خێرا دەمرێت، مەگەر کەسێک خودا ویستی لەسەر مردنی نەبێت، لەوە دوا فوویەکی تری پیادا دەکرێتەوە، جا دەست بەجێ هەر هەموو خەڵکی هەستاونەتەوە سەر پێ و بە سەرسامییەوە چاوەڕوانن. دیارە کە خۆری دنیا نەماوە، زەوی بۆتە گۆڕەپانێکی فراوان، ئەوسا بە نوورێک کە خودا فەراهەمی دەهێنێت زەوی ڕووناک دەبێتەوە، کارنامە و دۆسیەکانیش دانراون، سەرەتا پێغەمبەران و شەهیدان دەهێنرێن و دادوەری لە نێوانیاندا ئەنجام دەدرێت بە شێوەیەکی حەق و ڕاستی، بێگومان ئەوان هیچ جۆرە ستەمێکیان لێ ناکرێت. ئەوسا ئەوانەی کە بێباوەڕ بوون ڕاپێچ دەکرێن بەرەو دۆزەخ دەستە دەستە و تاقم تاقم دەگوێزرێنەوە تا کاتێک دەگەنە بەر قاپیەکانی هەموو مۆڵ دەخۆن لە بەردەمیدا دوای ماوەیەک بۆیان دەکرێتەوە فریشتەی بەرپرس و سەرپەرشتیار سەرزەنشتیان دەکات و پێیان دەڵێت باشە مەگەر پێغەمبەران لە خۆتان ڕەوانە نەکرابوو بۆتان کە ئاەتەکانی پەروەردگاری خۆتان بەسەردا بخوێنێتەوە و یاداوەریتان بکات و داتان بسڵە چێنێت لە گەیشتنی ئەم ڕۆژە بەدەم ئاخ و داخ و ناڵەوە دەڵێن بەڵێ بەڵام تازە بەڵێ سوودی نییە و بڕیاری سزا و ئازار دراوە بەسەر کافر و بێ بڕواکاندا. وقال لهم خزنتها سلام علیکم طبتم فادخلوها خالدین لەولاشەوە ئەوانەی کە پارێزکار و بەندەی ملکەچی پەروەردگاریان بوون ئەوانەی حسابیان بۆ ئەو ڕۆژە دەکرد دەستە دەستە و پۆل پۆل بەو پەڕی ڕێزەوە بەڕێ دەکرێن بەرەو بەهشت هەتا کاتێک کە دەگەنە ئەوێ دەواازەکانی لە ڕوویاندا کراوەیە و لەسەر پشتە فریشتەکانی بەرپرس و سەرپەرشتیارانی بەهەشت زۆر بە گەرمی و ڕووخۆشیەوە پێشوازیان لێ دەکەن و دەڵێن درود و سڵاوتان لێبێت ئێوە پاک و خاوێنن کەواتە فەرمونون بچنە ناو بەهشتەوە هاوڕێ لەگەڵ ژیانی هەمیشەی و نەبراوەدا. وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض